باخە گەورەکانی پەرستگای ئامون بەهۆی بایەخ پێنەدان وشک ببوو، هەندێ لە دارە بەتەمەنەکانیان خستبوو کاتێ کە ڕوانیم ئەو پەرستگای کە ڕۆژگارێ ناوەندی زانستی جیهان بووە ئێستا ئەوهای بەسەر هاتووە زۆر دڵگران بووم چونکە سەردەمی جەوانی خۆم لەو پەرستگایە واتە لە خانەی ژیان بەسەر بردبوو من وا بیرەکەمەوە کە هەموو کەسێ بە بینینی ئەو جێگەیانەی کە لە گەنجێتیدا تیایدا ژیاوە و لە پیریدا بە وێرانی ئەیبینێتەوە غەمبارە بێ بتەکان سەرنگوم ببوون و ناوی ئامونیان لەسەر دیوارەکان سڕی بووەوە و کاتێک گەشتنە نزیک خانەی ژیان هەستم کرد ئەوانی کە لەوێدان بە تووڕەییەوە ئەڕوان نە من مەرید وتی سینۆهام خاچە لە ژیانە لە ملت بکەرەوە یان دای بپۆشە چونکە و کەسانی کە خاچەکەی تۆ بینن ئەزانن تۆ لایەنگری ئاتونی و لەوانەیە بەردت پیا بکێشن یان بە کێرت بتکوژن مەرید ڕاستیە کرد و خەڵکی لە خاچەکەی من قەڵس ببوون بە تایبەتەوەی کە کاهینێ بە کراسی سپی و سەری تاشرا و چەورکراوە وەکو کاهینەکانی زووی ئامون لەوێ پیاسەیە کرد فرعون قەدەغی کردبوو کە کاهینەکانی ئامون کراسی سپی لەبەر بکەن و سەریان بتاشن و ڕۆنی لێبدەن و بەو شێوەی بۆ پەرزگای ئامون بچن بەڵام ئەو کاهینە بە بوێریەکی کەمێنەوە بەجل و بەرگی کاهینەکانی پێشوو لە ناو خەڵکەکەدا هات و چۆیە کرد و خەڵکی لە کاتی تێپەڕینی ئەودا ڕێگەیان نەکردەوە و دا ئەچەمینەوە بە ڕادێک کە من دڵنیا بووم ئەگەر ئەو کاهینە خاچەکەی من ببینێ و ئیشارەت بکا کە خەڵکەکە من بکوژن یەکسەر خوێنمیان ئەڕشت ئەگەرچی بشیان زانایە کە پزیشکی فرعونم چونکە لە میسر تەنها یەک کەس پیرۆز و کوڕی خوا ئامون و ئاتونە و ئەوێش فرعونە و هەر لەبەر ئەوەش خەڵکی هەرگیز فیرعەونێکیان ناکوشت بەڵام ئەوانەی دەوروبەری ئەویان بە خەڵکانێک یاسایی لە قەڵەمەدا و کوشتنی ئەوانیان بە بێبایە غەزانی من دەستم خستە سەر خاچەکەی کە بە ملمەوە کردبوو بۆ ئەوەی خەڵکی نەیبین و لەگەڵ مەریددا لە خانەی ژیان دوورکەوتینەوە و گەیشتینە نزیک دیواری پەرستگا و ڕوانیم چیرۆک بێژێ حەکایەتێکی بۆ خەڵکەکە گێڕایەوە کە لە گوێمدا تازە بوو کۆمەڵێ دەوریان لیدا بوو هەندێکیان بە پێوە بوون و هەندێکیان دانیشتبوون و ئەوانەی نەئەترسان جل و بەرگەکانیان پیس بێ بە دانیشتنەوە گویانەگرت و ئەوانش کە نایانەویست جلەکانیان تۆزاوی بێ ڕاوەستا بوون. لەگەڵەوەشدا کە لە مناڵیمدا دایکم هەموو چیرۆکەکانی میسری بۆ من گێڕابەوە بەڵام من تا ئەو ڕۆژە گوێم لەو داستانە نەببوو. کورتەی داستانی چیرۆک بێژەکە ئەوە بوو کە لە کۆندا ژنە جادوگەرێکی ڕەشپێست کە ئیلهامی لە سەت وەرەگرت کە سەت لە میسری کۆندا بە ئەهریمەن واتە شەیتانی ئەم سەردەمانەوت لەسکی خۆیدا فیرعونێکی درۆزنی هێنایە دەرەوە و ئەم فیرعونە لە پاژەوەی کە هاتە سەرتەخت ملکەچی سەد واتە شەیتان بوو هەرچیەکی پێوت ئەنجامی ئەدا و بەپێی فەرمانی سەد بتەکانی خی میسری سەرنگون کرد ئەو دەمخوا ئامون ڕقی لە گەلی میسر هەڵگرت و چیتر گەنم لە زەویوزارەکانی میسردا نەئەڕوە یان گەنمەکە خراپ ببوو بەرزبوونەوەی ئاوی نیل لە بری ئەوەی زەویە کشتتوکاڵەکان بەهێز بکە خانووەکان و گوندەکانی وێرانە کرد و هەموو ساڵێ کولە بەروبوومی کێڵگەکانی میسری ئەخوارد و ئاو لە زەلکاوەکاندا وەک خوێنی لێ هات بەڵام لەگەڵەوەشدا کە فیرعون بە پێی فەرمانی ست خوای میسری تێکشکان خەڵکی میسر دەستیان لە باوەڕی خۆیان هەڵنەگرت و هەر بە شوێن کەوتوی خوای کۆنمانەوە پاشان ئەو فیرعەونە بە سووکی و بەدبەختیەوە مرد و ژنە ڕەشپێستەکەش کە ئەوی بە دنیا هێنابوو مرد و خوای کۆن گەڕایەوە و هەموو زەوی و زێڕ و پارەی فیرعەون و شوێن کەوتوەکانی ئەوی بەلایەنگرەکانی خۆیدا کە بە وەفاداریەوە لەگەڵی دامابوونەوە ئەم چیرۆکە زۆر شیرین بوو کاتێک کە کۆتایی پێهات و خەڵکی زانیان خوای پێشوو گەڕاوەتەوە و پاداشتی داوەتە شوێن کەوتووە و وەفادارەکانی خۆی بە ڕادەیە کەیف خۆش بوون کە جموجۆلیان تێکەوت و هاواریان کرد و حەڵلقەی مسیان دایە چیرۆک بێژەکە و ئەو ناچار بوو حەڵلقەکانی خۆی بخاتە ناو پارچەیەکەوە و لەگەڵ خۆیدا بیبە کاتێکە خەڵکەکە بڵاویان لێکرد و ئێمە ویستمان بگەڕێنەوە من بە مەریتم وت ئەم داستانە زۆر سەرنجڕاکێش بوو، بەڵام بە شێوەیەکی سەرسوڕهێنەر بەسەر بارودۆخی ئێستادا ئەچەسپێ و من پێم سەیرە کە چۆن ئەم چیرۆکبێژە وێرای حەکایەتی وا بگێڕێتەوە. مەرید وتی ئەم داستانە درۆ نییە و ئەم حەکایەتبێژە لە خۆیەوە نایڵێت، بەڵکو کاهینەکانی پەرستگای ئامون ئەوەیان لە پەڕتووکە کۆنەکانەوە وەرگرتووە کە ئەگەڕێتەوە بۆ هەزار ساڵ لەمەوبەر ئەگەریش کاربەدەستانی فیرعەون بیانەوێ بەگژیدا بچنەوە چیرۆک بێژەکاڵێ ئەم حکایەتە لە کتێبدا نووسراوە و ڕاستەقینەیە و کەس ناتوانێ بە تاوانی درۆکردن سزای بدا وتم من هورم هەبی فەرماندەی پاسەوانانی پارێزەر یاسایشی میسر ئەناسم و ئەزانم کە پیاوێکی سەختگیرە و باوەڕی بەخوایەکان نییە بەڵام فەرمانەکانی فیرعەون جێبەجێکە. مەرید وتی هورمهەب هەرچەندە سەخت گیر بێ ناتوانێت مەنعی چیرۆک بێش بکە مەگەر ئەو درۆ بکات و ئەم داستان بێژە درۆی ناکرد و هەرچیەکی بەدەمداهات ئەو باسانە بوون کە لە پەرتوکدا نووسراوە بەڵام خەڵکی تەنها گوێ لەم قسەیە ناگرن بەڵکو غەیبێژیش بۆ یەکتری ئەگێڕنەوە و ئەگەر تۆ بە شەقامەکانی تەبەزدا بڕۆیت ئەبینی کاتێک کە دوو کەس ئەگەنە یەکتری باسی پێشببینی داهاتووەکەن و ئەم پێشببینیە غەیبیانە باز لە داهاتوێکی تاریگەکەن و بارودۆخی میسریش سلمێنەری ئەم پێشببینیانەیە چونکە نرخی گەنم بەرز بووتەوە و فەرمانبەرانی وەرگرتنی باج زیاتر لە ڕابردوو ئازاری خەڵکی ئەدەن و لە زۆر شوێنی زەویە نەفرەت لێکراوەکان گەنمی خرا بەڕیوەت و وەرزێران نە ئەتوانن ئەو گەنمە بفرۆشن و نە خۆشیان بۆیان ئەخورێ. بەم قسانەوە من و مەرید گەڕینەوە مەیخانەی کەلکی تیمساح و نیو کات ژمێر زیاتر نەبوو ئێمە لە مەیخانەکە دانیشت بووین کە لە پڕێکا چراکان هەڵکران و دوای پێکردنی چراکان کاپتا هاتە مەیخانەکەەوە بەڵام کاپتا بە جۆرێک قەڵەو ببوو کە کاتێ ویستی هەنگاو بنێتە ناو مەیخانەکەەوە لەسەر لا هاتە ژوورەوە، چونکە سکە زلەکەی بە دەرگای تەسکی مەیخانەکەوە ناچوو، دەموچاوی وەکوو مانگی بازنەیی ئەهاتە بەرچاو و پارچە زێڕێکی بە چاوە کوێرەکەیەوە نابوو، قژی دەستکردی شینی بەسەرەوە بوو، مل و مەچەکی دەستی ملوانکە و بازنگی زێڕی پێوە بوو. کارتا کراسێکی وەکوو جلی گەورەکانی تەبەسی لەبەر دابوو، وەک ئەو کەسانەی کە متمانەیان بە گەورەی خۆیان هەیە، بە دڵنیاییەوە هەنگاوی ئەنا. بەڵام کاتێک کە منی بینی لە خۆشییا هاواری کردوتی پیرۆز بێت ئەم ڕۆژە کە من لە ڕۆژێکی وەهادا گەورەکەی خۆمە بینم لەو کاتەدا ویستی داچەمێتەوە بەڵام بەهۆی سکەزلەکەی و دەستی نەگەشتە ئەژنۆکانی و لە جیاتیەوە لە سەرزەوی دانیشت و قاچەکان میگرت و دەستی بەگریان کرد من ئەوم لە زەوی بەرز کردەوە و لە باوەشم گرت و لوتی خۆم لەسەر دەم و چاو و شانی دانا و ئەویش لوتی خۆی بە دەم و چاو و شانەکانی منەوە نا و ڕووی لە مشتەریەکانی مەیخانەکە کرد وتی ئەمڕۆ یەکێکە لە ڕۆژەکانی شادمانی من و بەم بۆنەوە یەک قاپ شەراب بە خوڕایی ئەدەم هەر یەکێک لە مشتەریانەی کە لێرەدا ئامادەن بەڵام ئەگەر ویستان جامێکی تر بنۆشنەوە ئەبێ خۆتان پارەکەی بدەن. پاشان کاپتا منی لەگەڵ خۆیدا بۆ یەکێک لە ژوورە تایبەتەکانی مەیخانەکە بردو بە مەریتی وت تۆش لێرە لە لای گەورەکەم بمێنەوە چونکە ئەو تۆی خۆشەوێت و ئەگەر لێی دوورکەویتەوە غەمبارە بێ مەریت لە تەنیش من و کاپتاوە دانیشت و کاپتا فەرمانی دا مراوی برژاومان بۆ بهێن و دوای ساڵەها دووری جارێکی تر مراوی برژاوی تەبەسم خوارد کە لە هیچ جێگایەکدا خواردنی ئەوەندە بە تام دەست ناکەوێ لە پاش نان خواردن کاپتا وتی گەورە ئازیزەکەم من ئەزانم کە هەموو نامەکان و قائیمەی حساباتەکانی کە لەم چەند ساڵەدا بۆم ناردویتە شاری ئاسۆ بەدەستت گەیشتووە و تۆ لە چۆنێتی ئیش و کارەکانت ئاگاداری و پێویست بۆ ناکە لەمەڕ ئەو بابەتە بدوێین بەڵام ئومێدەوارم ڕێگام پێ بدەی کە نرخی ئەم خواردن و شەرابەی ئەمشەو کە بە بۆنەی خێری هاتنەوەت بە مشتریەکانم نۆشان بەڵام نەمتوانی لێیان تێبگەم چونکە ئەوەندە ژمارەی تێدابوو کە مرۆڤی جێژە کرد و من هەر ئەوەندە کە ئەم ڕوانیە قایمەکە یەکسەر سرم بە جێژەوە ئەهات کاپتا کە شەرابی خوارد پێکەنی و مەریتیش هاتە پێکەنین کاپتا لە پاژەوەی لە پێکەنین وەستایە وتی گەورە ئازیزەکەم من خۆشحاڵم کابینم تۆ وەکو ڕابردوو سادەی و لە کارە ڕاستی و بنەڕەتەکان سەر دەرناچێ و ئەگەرچی نامەوێت تۆ بە بەراز بشوبهێنم بەڵام تۆ هێشتا هەر وەکو بەرازێ وای کە ملوانکەیەکی زێڕی لە بەردەمدا دابنێن و وەکو چۆن بەراز نازانێ چی لە ملوانکەی زێڕ بکا تۆش شێوازی سوود وەرگرتن لە زێڕەکەی خۆت نازانی و تۆ ئەی گەورە ئازیزەکەم ئەبێ سوپاسی خوایەکانی میسڕ بکەی کە خزمەتکارێکی وەکو منی بە تۆ داوە چونکە ئەگەر پیاوێکی دز خزمەتکاری تۆ بوایە لە ماوەیەکی کەمدا تۆی لەسەر خاک دا ئەنیشان لە کاتێکدا کە من تۆم دەوڵەمەند کردووە وتم کاپتا لەو باوەڕەدا نیم کە پێویست بکاستایشی خۆیەکانی میسر بکەم چونکە ئەوەی کە بووە هۆی ئەوەی تۆ ببی بە خزمەتکاری من توانای مرۆڤناسی خۆم بوو ئایا لە بیرتە لەو ڕۆژەدا لە گۆڕەپانی کۆی لە فرۆشەکان تویان بە ئەستونێکەوە بەست بۆ و تۆ بەرامبەر بەو ژنانەی بەوێدا تێپەڕین گاڵتە و گەفی قۆڕ دەکرد و داوای ئاوی جۆت لە پیاوەکانە کرد و کەس نێدای تێ و لەبەرەوەی یەک چاو لەڕ بووی کە سەرنجی نەئەدایە تۆ و نانەکڕیتی بەڵام کاتێک کە من هاتمە بازاری کۆی لە فرۆشەکان و تۆم کڕی چونکە لەو کاتەدا پزیشکێکی گەنج و کەم دەرامەت بووم و نەمەتوانی بەندێکی گران بەها بکڕم کاتێکا تا قسەکانی منی بیست زۆر غەمبار بوو کە بۆ بودجە ژمێرەی داراییەکەت ڕابگرن و لەبەرەوەش کاتبی سریانیم هەڵبژاردووە چونکە هەم بودجە متمانەی زۆری بە حساباتی ئەوانە و هەمیش لەبەرەوەی کە هیچ فەرمانبەرێکی بودجە لە ژمێریاری کاتبە سریانیەکان سەردەرناکە و تەنانەت سەتیش سەری لە کاری ژمێریاری سریانیەکان دەرناچێ ئەگەرچی هەموو فەرمانبەرەکانی هورم هەبی هاوڕێشت یارمەتی بدەن. بەڕاست باش بوو باسی هرم هەبمان کرد ئەبێ پێتی ڕابگەێنم کە بە پێی ڕازپاردەی تۆ هەندێ زێڕ و پارەم بە قەرزدا پێ و دیسانە و لە سەر قسەی خۆت بۆ دانەوەی قەرزەکە تەنگاوم نەکرد چونکەم زانی کە ئەگەر پێدا بگرم بۆنەکانی هاوڕێتی نێوان تۆ و ئەو ڕژەبێ ئەگەرچی ئەزانم کە تۆ پیاوێکی کە لە دەوڵەمەندی بێ ئاگای بەڵام ئەبێ پێت بڵێم کە بە هۆی دوور ئەندێشی و خزمەت پێکردنەکانی من تۆ ئێستا یەکێکی لە دەوڵەمەندە گەورەکانی میسر و دارایی تۆ دەوڵەمەندی ڕاستەقینەیە نەک زێڕ و پارە چونکە زێر و پارە بەهۆی بەسەرچوونی کات لەوانەیە نرخی بێتە خوارەوە بەڵام زەوی و مەڕوماڵات و خان و کەشتی و بەندە هەرگیز کەم نرخ نابێت و هەرچەندە نرخی زێڕ و پارە دابەزێت قیمەتی زەوی و خانوو و ماڵات و کەشتی و بەندە زیادەکا. من ئەزانم کە تۆ خۆت ئاگاد لە چەندێتی دەوڵەمەندیەکەت نییە چونکە من بەشێکی خان و زەویەکانتم بە ناوی خزمەتکارەکان و نووسەرەکانی خۆمەوە تۆمار کردووە بۆ ئەوەی داراییەکەت لە دیدی فەرمانبەرانی باج وەرگردا شاراوە بێ، چونکە ئەو سەرانەی کە فیرعەون دایناوە دەوڵەمەندەکانی زۆر تەنگاو کردووە و هەژارانە بێ پێنجەکی گەنمەکەیان لە بری باج بدەن بەڵام سێیەکی بەروبووم لە دەوڵەمەندەکان ئەسەن و ئەوەی زیاتری هەبێ نیوەی بەروبوومەکەی لێ وەرگرن لە دەست چوونی سوریا و ئەم باجە قورسە میسری هەژار کردووە بەڵام هەرچەندە میسر هەژارترە بێ دەوڵەمەندەکان زەنگینتر و هەژاران داماوتر ئەبن و ئەمە لە تایبەتمەندیەکانی ئەو وڵاتانەیە کە تووشی نەبوونی ئەبن بەڵام تۆ ئەی سینۆها لە دەستەی دەوڵەمەندەکانی و ڕۆژ بە ڕۆژ سامانت زیا دەکات و ئەبێ بیدرکێنم کە تۆ بەشێک لەم دەوڵەمەندیت لە ڕێگەی قۆرخکردنی گەنمەوە دەستکەوتووە کاپتا قومێکی خواردەوە و پاشان وتی گەورەم لەو وڵاتانەی کە بەرەو وێرانبوون ئەڕۆن لەبەرەوەی کە هەندێ لە زەویەکانی ناچێندرێن وەکو چۆن ئەمڕۆ لە میسردا بەشێکی زەویەکانی ئامون نەچێنراون نرخی گەنم بەرزەبێتەوە من زوو هەستم بەم بابەتە کرد و بۆم دەرکەوت کە گەنم شتێکە کە هەرگیز زەرەر ناکا چونکە ساڵ بە ساڵ گرانترەبێ بۆیە هەوڵی کڕینی گەنمم دا و لە دوای هەر ساڵێک گەنمەکەم بە قازانجەوە ئەفرۆشت و ئێستا تێگەشتوومە کە فرۆشتنی گەنم لە ساڵی داهاتوودا هەڵەیە و ئەبێ گەنمەکە قۆرەخ بکرێ چونکە هەر مانگێ لە چاو مانگی ڕابردوودا نرخەکەی بەرزترە بێتەوە و ئەو کەسەی ئەمڕۆ گەنمەکەی خۆی بفرۆشێ هەر چەندە کە بە گرانیش فرۆشتبێتی هەر هەڵخەڵەتاوە چونکە سبەینێ گەنم لەمڕۆ گرانترە بۆیە من تا بتوانم گەنم ئەکڕم و کۆگاکانی تۆ ئێستا پڕە لە گەنم بەڵام نایەن فرۆشین چونکە زانم نرخەکەی بەرزترە بێتەوە. کاپتا خواردنەوەی بۆ من و مەرید تێکرد وتی من زۆر سوپاسی فیرعەونەکەم و داوا لە خوایەکانەکەم کە سەد جار سەد ساڵ تەمەنی پێ ببەخشن، چونکە هەرچەندە فیرعەون تەمەنی درێژتر بێ خەڵکی هەژارترە بن و هەرچەندە ئەو خەڵکە نەبووتر بن زیاتر ناچارە بن کە زەوی و ژن و کوڕ و کچەکانی خۆیان بۆ چەند دەفرێ گەنم بفرۆشن و ئەوسا ئێمە بە خۆڕایی زەوی خەڵکی داگیرەکەین و کوڕ و کچ و ژنەکانیان ئەەکەینە بەندە و کەنیزی خۆمان کاکتاکە بەهۆی ئەم وتانەوە هاتبووە سەرکەیف وتی هەربژی فیرعەون و خویەکەی ئاتون کە مانگ بە مانگ دەوڵەمەندەکان دەوڵەمەندتر و وەرز بە وەرز هەژاران دەست کورتتر ئەکات و ماوەمان پێدا کە بتوانین هەموو زەویە کشت و کاڵیەکان و باخ و خانوەکانی میسر بکڕینەوە و ژن و پیاوەکان بکەینە کەنیز و بەندەی خۆمان بەڵام تۆ ئەی گەورەی من نابێ وابیر بکەیتەوە کە من ئەمڕۆ زیاتر لە ڕابردوو دزیت لەکەم و لێتی ناشارمەوە کە هەندێک کات دڵگرانە بم کە بۆچی ئەوەندە دەستپاک و سەر ڕاستم. و ئەگەر من ژن و مناڵم هەبواە بێگومان بۆڵە بۆڵیان بەسرمدا کرد کە بۆچی دزی زیاترت لێ ناکەم چونکە ئەی گەورەی ئازیز سینۆ هەی بەڕێزی من هێشتا خویەکانی میسر گەورەیەکی وەکو تۆ ساکاریان دروست نەکردووە و خویەکان تویان بۆ ئەوە دروست کردووە کە مرۆڤ هەر دزیت لێ بکە. سینۆهە ئەو دەوڵەمەندیەی کە ئەمڕۆ تۆ هەتە سوودی پەتیە واتە سەرانە و خەرجی لاوەکیشی لێ دەرکراوە خەرجی لاوەکی بریتیە لەو بەرتیلانەی کە من ئەمدایە فەرمانبەرانی باج وەرگر بۆ ئەوەی بەرامبەر بە تۆ دەست سوک بگرن و هەندێکی تری خەرجێ زیادەکان بریتین لەو شەرابانەی دەرخواردی باج وەرگرەکانمەدا بۆ ئەوەی کاتێکا ڕواننە کۆی ژمێریاری کات بە میسرەکان سەریان گەرم ببێت و چاویان کز بێ بۆ ئەوەی قائیمەکە بە باشی نەبینن. کاپتا بەم شێوەیە درێژەی بە قسەکانی خۆیدا وتی تۆ نازانی کە ئەم فەرمانبەرە سەرانە سێنانە چەندە توانای شەراب نۆشینیان هەیە بە بێ ئەوەی سەرخۆشیان بکات و چاویان کز بکا هەروەها خەرجیە زیادەکان بریتین لەو گەنمەی کە من جار بە جار ئەم دایە هەندێ لە هەژاران و بە تایبەت ئەوانەی کە ئەزانم بۆ هەموو شوێنێ ئەڕۆن و بەردەوام قسە ئەکەن بۆ ئەوەی لە هەموو شوێنێ بە شان و باڵی تۆدا هەڵبدەن و بڵێن سینوهە هەموو داراییەکەی و گەنمەکەی خۆی ئەداتە گەل و ئەم کارە زەرووریە و یەکێکە لە هونەرەکانی دەوڵەمەندبوون و مرۆڤی پارەدار هەموو ساڵێ سەدان خێزان لە ناوەبا و زەویەکانیان داگیرەکات و پیاو و ژنەکانیان ئەکاتە خزمەتکاری خۆی و بە قۆرخکردنی گەنم و ئەرزاقە گشتیەکان نرخ بەرزەکاتەوە و سەدان کەس لە برساندا ئەمرێنێ و لەبری ئەوە ژوورەکانی خۆی پڕەکات لە زێڕ و پارە لە جیاتی ئەم هەموو سوودە مشتێگەنم یان کەمێ زێڕ و پارە بە دەنگە دەنگێکی زۆرەوە ئەبەخشێتە چەند کەسێکی دەستکورد کە سەر لە هەموو شوێنێ ئەدەن و قسەکەن بۆ ئەوەی ڕای بگەێنن کە ئەو دەوڵەمەندە هەموو شتێکی خۆی ئەداتە داماوەکان و شەو و ڕۆژ بۆ دابینکردنی پێداویستی هەژاران تێکۆشێ قازانجی ئەم هونەرە یەکەمەوەیە کە ئەو فەقیرانەی بەدەستی تۆ واتە بەدەستی من ئەبنە هەژار و بەندە و کەنیز و هەروەها دەوڵەمەندەکانیش گومانت لێ ناکەن کە بۆچی دەوڵەمەند بوویتە و دووەمیش ئەوەیە کە ئەو ڕۆژەی بار و دۆخی میسر تێگەچێت و خوای ئاتون لەناوبرێ کەس هەوڵی ئەوە نادا کۆگاکانی دانەوێڵێ تۆ ئاگر تێبەر بدات و خانوەکانت بڕوخێن و خۆشت بکوژن چونکە گەل تۆ بە پیاوێکی مرۆڤ دۆست و چاکە کارت زانێ. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتا ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند